سوپاس و ستایش بۆ خوای پەروەردگای جیهان هەزاران سەلات و سەلام بۆ سەر گیانی پاکی پێغەمبەرمان صلی اللە علیه وسلم و بۆ سەر یاران و شوێنکەوتوانی بەگشتی تا دەگاتە سەر خۆمان ئیماندارانی بەڕێز و خۆشەویست لە وتاری ئەمڕۆماندا بە پشتیوانی خوای گەورە باسی ڕێگاکانی چوونە بەهەشت دەکەین، باسی هۆکارەکانی چوونە بەهەشت دەکەین لە ژێر ناونیشانی سیفاتی ئیماندارانی ڕاستەقینە کە جێگایان بەهەشتی پان و بەرینە لە فەزلی خوای گەورەوەیە کە ڕێگاکانی بەهەشت گەلێک زۆرن. ئەگەر هەر یەکێک لە ئێمە ئەوەندی لە توانایدا هەبێ بەردەوام بێ لەسەر چەند ڕێگایەک ئەوە خوای گەورە دەیباتە بەهەشت زانایان کە ئەو فەرمودانەی پێغەمبەری خوایان کۆکردوتەوە سەل الله عليه وسلم کە خۆشەویستمان لە دەیان و لە سەدان فەرمودەی پیرۆزیە مژدە و مزجێنی بەهشتی بە ئیمانداران داوە فەرموویەتی ئەگەر ئەو کارە بکەی دەچێ بەهشت ئەگەر بەردەوام بی لەسەر ئەو کارە چاکە دەچێ بەهەشت کە زانایان کۆیان کردوونەتەوە نزیکەی هەزار ڕێگا هەزار هۆکار هەیە بۆ چوونە بەهەشت کە هەمویان لە چوارچەوەی ڕەوشتە جوانەکاندا خۆیان دەبینەوە کە پێغمبەر صلی الله عليه وسلم فەرموویەتی ئەکثر ما يدخل النار الج... أكثر ما يدخل الجنة تقوى الله زیاترین شت کە خەڵک پێویستە بەهاش چییە؟ تقوی اللە و حسن الخلق تقوای خوا و ڕەوشتی جوان و ئەکثر ما يدخل الناس النار بە زۆری خەڵک بەهۆی چیەوە دەچێتە ناو ئاگرەوە بەهۆی چیەوە دەچێتە ناو ئاگرەوە ئەلفەم والفەرج دەم و دامێن بەهۆی دەم و دامێنیەوە دەچێتە ناو ئاگرەوە پەنا بەخوا بۆیە ئێمە بەچی دەچینە بەهشتی پان و بەرین تقوی اللە و حسن الخلق، تەقوای خوا، تاعەت و عیبادەت و ڕەوشتی جوان، دیارە ڕەوشتە جوانەکانیش بەرهەمی تەقوا و تاعەت و عیبادەتە، ئەو نوێژ و ڕۆژ و تەقوا عیبادەتەی کە تۆ دەیکەی بەرهەمەکەی چییە؟ ڕەوشتی جوانە، کردار و گوفتاری چاک و پاک و پەسەنە. بۆ ئەو مەبەستە دەچینە خزمەت قورئان، سورەی موئمنون، کە لە سەرەتایەوە مزگێنی بەهەش دەدات بەوەی کە هەر کەسێک ئەم چەند سیفاتەی تێدا بێت خوای گەورە دەیباتە بەهەشت ئیمامی ئەحمەد لە مسنەدەکەی هێناوێتی کە پێشەوە عمر خوای لێ ڕازی بێ ئەفەرمێ جۆم لە پێغەمەری خواب و سەل الله عليه وسلم فەرموویەتی لقد أنزلت علينا آيات من أقامهن دخل الجنة چەند ئایەتێک هاتە خوارێ بەسەرمانا هەر کەسێک ئیشیان پێ بکا و جێبەجێیان کا ئەچێتە بەهەشت هەر لە سەرەتاوە مژدەی بەهەشتی دا بەم ئایەتانە ثم قرأ قد أفلح المؤمنون پاشان ئەم سورەتی قد أفلح المؤمنونی خوێندەوە سورەتەکە بە ناوی مؤمنون واتە بڕواداران ئیمانداران کەواتە کەسێ بێ بڕوا بێ بێگومان ناچێتە بەهەشت وە بڕواداری ڕاستەقینەش خاوەتی ئەم خاوەنی ئەم سیفاتانەیە کە دەفەرموێ اعوذ بالله من الشیطان الرجیم قد افلح المؤمنون بەتەکید ڕزگاریان بوو سەرفراز بوون ئەو ئیماندارانەی کە خاوەنی ئەم سیفەتانن یەکەمیان ئەوە بەڕاستی مزدەی بەهەشتی پێدراوە بەڕاستی ئەوە ڕزگاریان بوو فی سەڵاتیم خاشعون جا ئێمە خاشعمان هەیە خضوعمان هەیە پێشەوە علی خوا لە ڕازی بێ فەرموویەتی خضوع و خشوع خشوع بۆ گردن کەچی قەلبە یعنی کەسێ دڵی گردن کەس بێ و دڵی بە ئاگا بێ لەگەڵ نوێژەکەیە ئەوە پێڵەن خشوع خضوعیش بۆ گردن کەچی ئەندامانی جەستە و لاشەیە یەعنی دەست و چاو و ئەندامەکان جا کەسێ دڵی گردن کەس بێ بێگومان ئەندامەکانی لاشەشی گردن کەس دەبێ و تەسلیم دەبێ و بە پێچەوانەیشەوە حاتەمی ئەسەم خوا لێ ڕازی بێ و ڕەحمەتی خوای لەبێ ئەڵێ کاتێ ئەچووم بۆ نوێژ کاتێک کە نوێژم دابەست ئەوە کەعبەم دێنایە بەر چاوی خۆم بەهەشت شیشم لە لای ڕاستی خۆم دادەنا سەوزایی بەهشت و هەروەها جەهنەمیشم لە لای چەپی خۆم دادەنا ئاگر و نرکە و ناڵی جەهنەمیان وە واشم دادەنا کە ئەمە کۆتا نوێژمە و ئیتر کۆتایی بە ژیانم دێ ئاوا نوێژم دەکرد جا نایزانم خوای گەورەش لێم وەردەگرێ یان نا ئەوان ئاوا نوێژیان کردووە چوونە خزمەت نوێژ بەڵام ئێمە خەڵکانێکمان هەیە هەر بە پەلەیە هەرچی خەیاڵ و فکرەکەی لە نوێژا کۆ دەبێتەوە خوا نەخواستە خەڵکانێک هەیە ڕوو لە قیبلە و دڵ لە بازاڕە پەنا بەخوا دەبێ وریابین بەتای هەر ئەوانەیە کە جاری وا لە نوێژا ئەبینی لە مزگەوتا هەر ئەڵێ خوا ئەبێ مامۆستا کەی سەلام باتەوە کەی نوێژەکە تەواو بێ کەی نەجاتمان با یعنی لە نوێژا دەیان ئیش و فکر و خەیاڵی بۆ دروست دەبێ پەنا بەخوا ئەوە جارە لە ماڵە هەر زۆر خەتەرە وریا بن نوێژی ماڵ چێژی نییە دایکان خۆشکانیش کە لە ماڵە نوێژەکانیان دەکەن با لە شوێنێک بێ هیچ شتێک لەبەر چاویان نەبێ مەشغوڵیان کە ڕادیۆ و تەلەفزیۆنەکە بکوژێنەوە باوەک ئەو کەسەیان بەسەر نەیە ئەڵێ یەکێک لە ماڵەوە نوێژیە کرد لەو کاتەیە دیارە کەناڵەکە سرە سەعات بۆ دەنگ و باز بووە خێرا مناڵەکەیش کوڕەکەی خێرا تەلەڤزیۆنەکەی کەس کرد ئەویش خێرا نوێژەکەی هەڵپڕکان و سەلامی دایەوە و لە کوڕەکەی توڕە بوو ئەو بۆچی ئەو تەلەڤزیۆنت کەس کرد وتی وەڵا بابە لەبەر نوێژەکەی تۆ کزم کرد وتی ئەی نازانی دەنگ و باسە بزانین تاخوا چی بووە بزانین هات نەهات کۆبوونەوەکە چی بوو یعنی ئەوەندە خەیاڵی لای دەنگ و باس و تەلەڤزیۆنەکە بووە ئاگای لە نوێژەکە نەبوو خەیاڵی پڕۆکان پەنا بەخوا بۆیە ئەگەر لە بیرتان مابێ لە وتاری ڕابردووە باسی دڵمان کرد لە ژێر ناونیشانی دڵت بپارێزە لە شیرک و شەیطانی دێزە بۆیە لەسەر ئەو خاڵە زیاتر ناڕوو دەچینە سەر خاڵی دووەم کە خوای گەورە فەرموویەتی والذین هم عن اللغو معرضون صفات ئیماندارانی ڕاستەقینە ئەوەیە کە کە یەکەمیان لە نوێژەکانیاندا گردن کەچن دووەمیشیان لە قسەی پڕوپوس پشت هەڵدەکەن گوێ نادەن بە قسەی درۆ دەلەسە و پڕوپوچ زمانیان زۆر بە پاچی دەپارێزن چونکە زمان کەوچکی دڵە، ئەوانەی کە زمانیان شڕە، جوێن فرۆشن، ئەوانەی کەوا تەعلیق دەدەن، ئەوانەی کەوا خراپن، زمانیان بە خراپ دەگەڕێ، ئەوە دڵنیابە عەقیدەیان دانەمەزراوە، دڵ و دەروونیان پیسە، عەقیدەیان پیسە، دڵ و دەروونیان پیسە، ئەوانەی زمانیان پاکە و چاکە، هەر حەق دەڵێن و ڕاستی ئەڵێن، دڵنیابن ئەوانە دڵیان پاک و چاکە، عەقیدەیان پاک و چاکە، ئەوانەی کە زەکاتی ماڵەکەیان دەدەن ماڵەکەیان پاک دەکەنەوە خاوێنی دەکەن خۆی زەکات بە دوو معنە هاتووە پاکردنەوە و نمو گەشە سندن ماڵ بە زەکات پاک دەبێتەوە وە زیادیش دەکا گەشە دەکا بە قووەت دەبێت هەروەکو چۆن دارمەوێک بە ظاهری لی دەبڕی کەم دەبێتەوە بەڵام بە قووەت دەبێت بۆیە ئینسان کە زەکاتی دا سەدەقە و خێراتی زۆر کرد ئەوە پاک دەبێتەوە لە بەخیلی لە ڕەزیلی لە حەسوودی لە ڕژدی لە سروچی هەموو کەسێ حەز و ئارەزوو و زەوقی هەیە ئەو جنسەی خۆت لە حەرامدا بیپارێزە و لە حەڵاڵدا خاڵی بکەرەوە هاوسەری خۆت هەیە مەچۆ بە زینا بە نێربازی بە خوینهێنی بە حەرام بە خیانەت ئارەزوی خۆ داوانە تێرمەکە چونکە دوایی ماڵوێرانی دنیا و دوا ڕۆژ دەبی بەڕاستی ئەمەش خاڵی ئەخلاقە پەنا بەخوا بەدڕەوشتی و بێ ئەخلاقی دوو لە ڕووتان زۆر بڵاو بۆتەوە هەر وڵاتێکیش هەر میلەتێکیش بەدڕەوشتی تیا بڵاو بۆوە ئەوە ئەو میلەتە لە ناو دەچێ و سەرەتای تیاچوونیەتی ئەم خاڵی ئەخلاق و پاراستنی دامێنە لەگەڵ سیفەتی زمان پێغەمبەری خۆشەویستمان صلی الله عليه وسلم لە فەرمودەیەکە فەرموویەتی من يضمن لي ما بين لحييه وما بين رجليه اضمن له الجنە فەرموویەتی هەر کەسێک زەمانەت و گرنتی ئەوەم دەداتێ کە نێوانی دوو شەویلەکەی و ئەوەی دامێنی بپارێزێت کە عورەتە ئەمن گرنتی بەهشتیە دەمێ کەواتە خۆشەویستمان پێی فەرمووین و مژدەی داوە هەر کەسێک دەم و دامێنی بپارێزێ بەهشت بۆ ئەو مسۆگەرە کە دەفەرموێ دەم زمانی تێدایە زمانت بپارێزە لە درۆ لە بوختان لە غەیبەت لە خیانەت لە شایدی نابەهەق وە دەمیشت بپارێزە کە پاروی حەرامی تێنەچێ بزانە ئەوەی دەیخۆی حەرامە خیانەتە فەرهودە تاڵانە ئەو جا زمانت ئەو جار عورەتیشت بپارێزە لە حەرام مابینە ڕیجلەیهی عورەتت بپارێزە لە حەرام و ئاگاد لێی بێ زینا و خیانەتی پێ نەکەی هەر کەسێک دەم و دامێنی پاراست ئەوە پێغەمبەری خواسە لە الله عليه وسلم مزجێنی بەهشتی پێداوە مژدەی پێداوە پێغەمبەری خواش مژدە و وعدەکانی حەق و ڕاستە و هەموو قسەکانی تەواوە و هەروەها خاڵ و سیفەتی پێنجەم و شەشەمیش ئەوە چونکە خاڵی ئەم خاڵی حەیایە لە ئیمانەوەیە الحیا من الإيمان والإيمان في الجنة حیا لە ئیمانەوەی و ئیمانش دە بەهشتایە کەواتە کەسێ دامێنی خۆی دەپارێزێ کە ئیمانی هەیە کەسێ حیای هەیە کە ئیمانی هەیە کەسێ کە حیا و حرمەتی نەپاراست ئەوە بزانە ئیمانی نییە ئەوە هەمووی لەسەر چی دروست بووە لەسەر ئەوەی خیانەت لە ئەمانەتدا دەکرێ ئەمانەت ناپارێزرێ و لەسەر ئەوەیە کەەوە وعد و بڕیار و پەیمانەکانیان جێبەجێ ناکەن جاتۆ ئەگەر هاوڕەیەکت بۆ نمونە درۆی لەگەڵ کردی یان مەسئولێک درۆی لەگەڵ کردی ئەوە متمانەت پێ نامێنێ یان یەکێ خیانەت کرد لە ئەمانەتدا ئەوە فەساد دروست دەبێ ئەوە ئەو کاتە خیانەت زۆر دەبێ و متمانە نامێنێ خۆشەویستی نامێنێ سیقە نامێنێ پێغەمبەر صلی الله علیه و فەرموویەتی هەر کەسێک من اعتاد المساجد فاشهد له بالایمان هەر کەسێک خوی بە مزگەوتانەوە گر بزانن شایەتی بدەنەوە ئیماندارە ئەوانەی کە نوێژەکانیان جمعە و جەماعەتیان دەپارێزن بەردەوام بەردەوام و هەروەها لێکدانەوەیکی تریش ئەوانەی کە نوێژەکانیان دەپارێزن لە خراپە یعنی دەڵێ من ئەوە ڕیبا نایخۆم ئەوە حرامە نایخۆم ئەوە خیانەتە نایکەم ئەوە فەرهودە نامەوێ ئەوانە کارێک ناکەن کە زەرەر لە نوێژەکاندا دەڵێ من لەبەرەوەی نوێژ خوێنم ئەوە بە کەڵکی من نایە کەواتە کارێک ناکات کە دژی نوێژەکەی بێت ئەوانە نوێژەکانیان دەپارێزن لە خراپە ئەو کاتە بەڕاستی ئەوە نوێژ خوێنی ڕاستەقینێ ئەگەر سەرنج دەین ئاەتەکان لە سەرتاوە هەر بە نوێژ دەستی پێکرد کۆتایەکەشی هەر بە نوێژە چونکە هەموو ڕەوشتە جوانەکان بەرهەمی تەقوا و تاعەت و عیبادەتە و لە سەرەتایشەوە بە مزجێنی قەد ئەفلەح المؤمنون دەستی پێکرد کە دڵنیا بن ڕزگاریان بۆ ئەو ئیماندارانەی کە خاوەنی ئەم سیفەتانن کە لە نوێژەکانیاندا گردن کەچن و هەروەها لە قسەی پڕوپوست پش هەڵدەکەن و زەکات و سەدەقە و خێراتی ماڵەکانیان دەدەن و حەیا و حرمەت و دامێنی خۆیان دەپارێزن و و هەروەها خیانە لە ئەمانەت داناکەن وعدەکانی خۆیان دەبەنە سەر و نوێژەکانیان لە کردەوەی خراپە دەپارێزن لە کۆتاییدا لە فەرمی ئولائیکە هم الوارثون ئەوانە جێنشینن جێنشینی شوێن الذين يرثون الفردوس هم فيها خالدون ئەوانەی کە جێنشین دەکرێن لە فیردەوسی علا لە بەهشتەکان هەر کەساکەوە دەمرێت دوو ماڵ خوای گەورە بۆی دیاری کردووە ماڵک لە بەهشت ماڵە لە جەهنم ئەگەر چوو بۆ بەهشت ئەوە جەهەنەمیەکان ماڵی جەهەنەمەکەی جێنش دەبنە دەستنە شوێنی ئەو و ئەگەر خوارە خواست تا چوو بۆ جەهەنەم ئەوە بە هەشتەکان دەبنە جێنشینی ماڵەکەی بۆیە ئەوانە جێنشینن کە خاوەنی ئەو سیفەت و ڕەوشتە چاکانن کۆی هەموو ڕەوشتە چاکەکانیش سەرڕا ئەو ئاەتانی خوای سبحانەوە تەعالا پێغەمبەری ئازیزمان سەلات و سەلامی خوای لەسەر بێ کۆی هەموو ئەو ڕەوشتانەی بۆ کۆکردن و لە فەرموودەیەکدا جارێش کە ئەوی زەختی کردوتەوە لەسەر ڕێگای بەهشت و چوونە بەهشت فەرموویەتی ئیغمەنو لی من ئەنفوسیکم سیتەن ئەضمەنو لەکم الجەنە فەرموویەتی شەش شت هەیە لای خۆتان ئەو شەشتەم بۆ زەمانەت کەن گرنتی ئەمن گرنتی بەهشتان پێ دەدەم پێمەساستان فەرموویەتی ئەم شەشتە زۆر ئاسانە هەمومان دەتوانین بیکەین اصدقو اذا حدثتم کاتێ قسەتان کرد ڕاستگۆ بن چی تیایی ساندرۆ نەکا ڕاستگۆ بین ڕاست بن کە قسەتان کرد و ئەوفو اذا وعدتم کاتێ وعد یەکتان دا وەفا بە وعد بکەن ئەوفو لە وەفاوە هات وەفاتان ببێ بەرامبەر بەو وعدە بەو مەرجە بەو بەڵێنە بەو دروشمە کاتێ وعد یەکتان دا جێبەجێی کەن و ئەدو اذا تمنتم کاتێ ئەمانەتێکیان پێسپاردن ئەمانەتە چیان لادانان ئەوە ئەو ئەمانەتە بە چاشی جێبەجێکەن وەحفەظو فروجەکم دامێنتان بپارێزن لە حرام و خراپە وەغضو ئەبصارەکم چاوتان لە نەزەری حرام بپارێزن وەکفو ئەیدیەکم دەستان لە ئازاردانی خەڵک بپارێزن ئەوە پێغەمبەری خوا ساسە فەرمیەتی هەر کەسێک زەمانەتی ئەو شەشتەم بۆ بکە دەفەرمێ من زەمانەتی بەهشتی بۆ دەکەم قسەی کێ لە قسەی خوا و پێغەمبەر ڕاستترە؟ دەی ئیماندارانی بەڕێز و خۆشەویست، هەر کەسێک ئەم شەش سیفەتانەی تێدا بێ، ئەوە ئینسانێکە بە مەعنای کەلیمە، ئینسانێکی بە شەخسییەتە، ڕاستگۆیە، بە قەولی ئەمڕۆ پڕۆفیشناڵە، ئینسانێکە بە ڕاستی ئەوە ئینسانە. بۆیە ئەوانە دەبنە دۆست و خۆشەویستانی خوا و خوای گەورەش وەعدی داوە خۆشەویستانی خوای نەئەخاتە ناو ئاگرەوە و پێغەمبەر صلی الله علیه و سلم مژدەی داوە کە فەرموویەتی والله لا یلقی حبیبه فی النار خوای گەورە خۆشەویستانی خۆی ناخاتە ناو ئاگرەوە چێن خۆشەویستانی خوا ان الله يحب التوابین والمتطهرین والمحسنین والصابرین والمتوکلین خوای گەورە چی خۆش دەوێ ئەوانەی کە تەوبەکارن کەتێک کەسێک کە دەبینی زینای کردووە یان درۆی کردووە یان ئارەخی خواردۆتەوە هەر تاوانێک کردبێ تەوبەی کرد و وعدی دا وعد بێ جارێک کە ناسمەوە سەری پەڕێژی تازە لە ژیانی هەڵدایەوە خوا خۆشی دەوێت سبحان الله خوای گەورە تەوبەکارانی خۆش دەوێت ئەوانەی کە بەردەوام ذکر و ئەستەغفر الله و تەوبە دەکەن خوای گەورە متطهرینی خۆش دەوێ ئەوانی کە دایمە دەست بە دەست نوێژ و لە غسل و لە دەست نوێژە هەم جەستە و لاشەیان هەم دڵ و دەرونیان پاکە خوای گەورە محسینینی خۆش دەوێ ئەوانی چاکەکارن بەردەوام چاکە دەکەن خوای گەورە سابیرینی خۆش دەوێ ئەوانەی سەبر و ئارامیان هەیە بە تایبەتی لەم زروفە ناخۆشانەدا کە زۆر پێویستیمان بە سەبر و تەحملە وەخوای گەورە متوەکیلینی خۆش دەوێ ئەوانەی کە تەوەکولیان پشت و پەنایان هەر بەخوایە و هەر پشت بەخوا دەبەستن و لە کۆتاییدا ئیماندارانی بەڕێز و خۆشەویست کە لەم کاتانەی شاکەیادی کۆماری مەهاباد دەکرێتەوە با بزانین پێشینانی ئێمە کوردانی دڵسۆزمان چۆن بوون قازی محەممەد بزانە چ مۆرکێکی ئاینی بە شۆڕش و دەوڵەتەکەیەوە دیار بووە کاتێک پێش ئەوەی کەوا لە سێدارەی بدەن پێش ئەوەی لە سێدارەی بدەن لە ساڵی 1940 و سێدنامەیەکی نووسیوە کە لە پێشەچێک و دەخاڵ پێک هاتووە بۆ ئەوەی بزانین کە ئێمە کوردانی ئێمە چۆن بوون ئەوانەی کەەوە پێشتر برا گەورەی ئەم شۆڕشانە بوون ئەوە تا لە وەسێتەکەیدا دەڵێ یەکەم بیخوێندنەوە ئەوانە خەڵک خوێندەوارە تەماشایکەن ناتوانین زیاد و کەمی لێ بکەین ئەڵێ یەکەم بڕواتان بەخوا و بیماجا ئەمین عندی الله ببێت و بە پێغەمبەری ئازیز ببێت و ئەرکە دینیەکانتان بە باشترین شێوە جێبەجێ بکەن سبحان الله لەو ئیمانەی قازی محەممەد سبحان الله خۆ خەڵکانێکمانەی لە کار بدەستان ئێستا پێشان عیبە بڵێ بسم الله و ناوی خوا و دین و ئەڵێ هەتا دوور بین لە دین پێشکەوتوترین ئەو حاڵەکەی دەبینی هەتا دوور بن لە دین ماڵوێرانترن و هەروەها دووەمینیشیان قازی محەممەد نووسیوێتی یەک ڕیزی خۆتان بپارێزن ئەی خەڵچینە سبحان اللە هەر لە کۆنەوە ئەم میللەتەی ئێمە خۆخۆر و بێگانە پەرست بووە ئەم تەفرەقە لە پای چی بۆچی بەزەیتان بەم میللەتە دانایەتەوە لە پێناوی چی وەسێم لە وەسێتەکانی قازی محەممەد دەڵێ دوژمن بە دۆست مەزانن ناحەزان و دوژمنان بە دۆست مەزانن ئێستا تەماشاکەی خە ئەم دەوڵەتانی دەوروبەرمان خۆ ئەوانن شۆڕشی کوردیان تێکداوە هەر لە قەدیمەوە بۆچی دەبێت ئێمە بە دۆستیان بزانین بۆچی براکەی خۆت بە دۆست نازانی و هەروەها وەسێتی چوارەمی قازی محەممەد دەڵێ زانست و زانیاری بەدەست بێنن پێنجەمیان دەڵێ خۆتان بۆ چەند ڕۆژێکی دنیا مەفرۆشن شەشەمیان دەڵێ خیانەت بە یەکتر مەکەن سبحان الله خیانەت نابڕێ ئەوە لە پێناوی چی و بۆچی خیانەت بە یەکتر دەکەن و حوتەمیشیان نووسیوێتی هاوکاری یەکتر بکەن هەشتەمینیان دەڵێ مزگەوت و قوتابخانە و نەخۆشخانە مڵکی ئێوەن سوودیان لێ ببینن خزمەتیان بکەن و نوێمینیشیان دەڵێ واز لە شۆڕش مەهێنن دێمینیشیان دەڵێ هەر کەس قەرزێکی بەلامەوەیە با دوای من بچێ بۆ لای میراتگرەکان وای لەو سەرکردە بەڕێزە چەند ئیماندار بووە خۆزگە سەرکردەکانی ئەم ڕۆژەش ئەوا وەسێتنامەیان دەخوێندەوە و هەر تۆزێک ئیشیان پێدەکرد و و مێژوو و دوا ڕۆژی خۆیان وا دەکرد ڕووناک دەکردەوە بەڕاستی قازی محەممەد پێشەوایەکی کوردێکی مسلمانی دڵسۆز و ئیماندار بووە زۆر جاردانەوێ لە هەندێک بەرنمەدا دینی لێدا بڕنن بەڵام کتێبەکانی و دەستنووسەکانی وەسێتەکانی تەماشاکەن لەوە زیاتر کاتتان ناگرین یا ربی خوایە بە ڕحمی خۆت ڕحممان پێ بکەیت خوا عاقبەت هەموو لایەکمان بە خێر بژێڕی یا ربی خوا ئەوەی خێری دەی بۆ ئەم میلەتە تووشی خێری کەی یا ربی خوا ئەوانەی کوردستان دەپارێزن خوایە بیان پارێزی یا ربی خوا تووشی قاتی و قڕی و گرانیمان نەکە یا ئەڵڵا یا ربی خوا بە ڕحمی خۆت دەروی خێرمان لێ بکەیەوە خوا ئەم ئازادی و هەرزانێمان لە نەگریەوە یا رب العالمین یا ڕەبی خوایە لە گوناهی خۆمان و دایک و باوکمان خۆش بی خوا لە گوناهی مردوەکانمان خۆش بی خوا پیرەکانمان عاقیبەت خێرکەی دایکان و خوشکانمان حیا و ناموسیان پارێزراوکەی گەنجەکانمان لەسەر ئیمان و ئیسلام دامەزراوکەی خوایە ئیمانەکەمان سەلامەتکەی خەڵک و خاکمان سەلامەتکەی خوایە ئەوانەی نەخۆشیان هەیە خوا شیفایان بۆ بنێری بە تایبەتی ئەوانەی داوای دوعای شیفایان کردو یا شافی شیفایان بە یا اللە خوا سەبر و تەحەمولیان بەیتێ ئەوەی کێشەی خێزانی هەیە خوا بێ بەدەم کێشەکەی یا رب العالمین هەر دایک و خوشتێک ئاواتێکی شەرعی هەیە و دانەمەزراوە خوا هاوسەری باشیان بەنسیب بکەیت یا ربی خوا لێمان خۆش بی خوا عەفومان کەی ادعوا الله وانتم موقنون بالإجابة